شارستانێتی لاپەڕە چل و چوار خوێنەر کەواتە ئایا دەتوانم دەربارەی چەمکی شارستانێتی لای تۆ پرسیارت لێ بکەم؟ گاندی ئەوەی کە گرنگە بۆچوونی من نییە لەو بارەیەوە چونکە زۆر لە پیاوانی ئینگلیز قایل نەبوون ناوی شارستانێتی لەو شتە بنرێت کە بە ناهەق ئەو ناوەی هەڵگرتووە. ئەو کتێبانەش کە باس لەو بابەتە دەکەن زۆر و فرەن، تەنانەت کۆمەڵە و ئەنجومەنگەلێک دروست بوون ئامانجیان ڕزگاری کردنی مرۆڤایەتییە لەو کارەسات و نەهامەتیانەی کە شارستانێتی نوێ بەسەریدا هێناوە. یەکێک لە بریارە گەورەکانی ئینگلیزیش کتێبێکی دەرکردووە تیایدا سەرنج بۆ ئەو بابەتە ڕادەکێشێت و ناوی لێناوە شارستانێتی، هۆکارەکانی و ڕێیەکانی و چارەسەرکردنی. تیایدا شارستانێتی وەک هەر نەخۆشییەک لە نەخۆشیەکان تەماشا دەکات. خوێنەر، ئەدی بۆچی ئێمە لەوە بێئاگاین؟ گاندی. لەبەر هۆکارێکی ئێجگار سادە، ئەویش ئەوەیە دژوارە کەسانێک بدۆزینەوە بە بەهانەگەلێک قایل بکرێن کە تاوانباریان بکات و پاشان بە نیازی ئاگاداربوون لەو بەهانانە لە نێو خەڵکیدا بڵاوی بکەنەوە. شارستانێتی نوێ زۆربەی خەڵکی بەدمەست کردووە و لە نووسین لە دژی دووری خستوونەتەوە. بەڵکو بە پێچەوانەوە پاڵی پێوە ناون سۆراغی ئەو فاکت و بەڵگانە بکەن کە داکۆکیی لێ دەکات. کاتێک کە ئەو کارەش دەکەن، بە جۆرێکی میکانیکی و بێ بیرکردنەوە دەیکەن، لە سۆنگەی بڕوابوونیانەوە بەوەی ئەوە کارێکی ڕاستە کە دەیکەن. ئەو مرۆڤەش کە خەون دەبینێ، خۆی بە بێدار دەزانێ و تەنها کاتێک هەست بە هەڵەی خۆی دەکات کە خەبەری دەبێتەوە. هەروا ئەو مرۆڤەش کە لە نێو کەشی کەژاوەی شارستانێتی نوێدا دەژی، وەکی ئەو مرۆڤە وایە کە خەون دەبینێت. ئەو کتێبانەی کە دەیانخوێنینەوە بە شێوەیەکی باو بەرهەمی ئەو کەسانەیە کە داکۆکی لە شارستانێتی نوێ دەکەن. دەشێ کەسانێکی هەڵکەوتوو و پیاوگەلێکی بەهاداریشی تێدا بەدی بکەی. ئەو کتێبانە دڵی ئێمەیان بردووە و کاتێکمان بە خۆزانی یەک لە دوای یەک دەکەوینە نێو گێژاوەکەوە. خوێنەر، پێدەچێ هەموو ئەوانە شیاو بن و ڕێیان تێبچێت. ئایا لە تواناتدا هەیە دەربارەی ئەوەی کە خوێندووتەتەوە و سەبارەت بۆچوونی خۆت لە هەمبەر شارستانێتی بۆم بدوێیت؟ گاندی، با لە سەرەتا بزانین وشەی شارستانێتی چی دەگەیەنێت. پرسێک هەیە چ گومانێکی تیادا نییە، ئەویش ئەمەیە. ئەو خەڵکانەی کە بڕوایان بە بنەماکانی ئەو شارستانیەتیە هەیە و گوزەرانی دەکەن، ئەو ئاستە ژیان و بژێوییان هەیە کە خۆیان دەیانەوێت. هەر ئەمەشە کە لە ژیاندا هەوڵی بۆ دەدەن. ئەمێستا با هەندێک نموونە وەربگرین. ئەمڕۆکە گەلانی ئەوروپا چەندین ئاسانکاری لەمەڕ نیشتەجێبوونیان هەیە کە پێشان بە خۆیانەوە نەبینیوە و ئەمەش بە سیمایەک لە سیماکانی شارستانێتی لە قەڵەم دەدەن. ئەم پێشکەوتنەش ڕووە و بەدیهاتنی بەختیاریی مادی هەنگاو هەڵدەگرێت. لە ڕابردوودا پێستی ئاژەڵیان لەبەر دەکرد و ڕمیان بەکار دەهێنا، بەڵام ئەمڕۆکە شەڕواڵی درێژ و هەموو چەشنە پۆشاکێک لەبەر دەکەن و لە جیاتی ڕم دەمانچە و هەموو جۆرە نوێیەکانی چەک بەکار دەهێنن و ئەگەر دانیشتووانی دەوڵەتێک کە پێشان لەسەر بەستکردن بە هەندێکی کەم لە پۆشاک و پێڵاو ڕاهاتبن، لاسایی ئەوروپایی بکەنەوە لە جلوبەرگدا، پێیان دەگوترێت لە قۆناغی کێوێتییەوە گواستویانەتەوە بۆ قۆناغی شارستانێتی. هەروەها لە ڕابردوودا مرۆڤی ئەوروپایی لە کاروبارە کشتوکاڵییەکاندا دەست و مەچەکی بەکاردەهێنا، بەڵام ئەمڕۆکە جێبەجێکردنی ئەو کارانە بۆ ئامێر جێهەڵدراون کە تاک دەتوانێت بەهۆیانەوە کارگەلێک جێ بەجێ بکات سەدان مرۆڤ لە توانایاندا نییە بیکەن و بەو هۆیەشەوە کۆکردنەوەی قازانج و سامانی بێشومار بۆ مەیسەر دەبێت. هەر ئەمەشە کە ئێمە بە سیمایەک لە سیماکانی شارستانێتی لە قەڵەم دەدەین. لە ڕابردوودا پیشەسازی قەڵەم و نووسین بە دەستەبژێر تایبەت بوو. بەڵام ئەمڕۆکە هەمووان بێ گرنگیدان بە چەندایەتی دەنووسین و بڵاو دەکەینەوە. بەم جۆرە بۆچوون و ئەقڵەکان ژاراوەیی دەبن. لە ڕابردوودا بە گالیسکە و بە سواری ئەسپ و بە پێ سەفەریان دەکرد، بەڵام ئەمڕۆکە بە ئاسماندا هاتوچۆ دەکەن و لە ڕۆژێکدا بە سەدان کیلۆمەتر دەبڕن. هەموو ئەمانە بە لوتکەی شارستانێتی لە قەڵەم دەدرێن، هەروەها بە هیوای گەیشتن بە ئامڕاز و هۆکارگەلی تازەشن کە توانای ئەوەیان پێبدات بۆ چەند کاتژمێرێکی کەم بگەنە هەر خاڵێک لە جیهاندا. لە دوای ئەوە ئیدی مرۆڤ پێویستی بە دەستەکان و لاقەکان نامێنێت. پەنجە بە دوگمەیەکدا دەنێن، کاتێکیان زانی پۆشاکەکانیان دێتە بەردەمیان. پەنجە بە دوگمەیەکی تردا دەنێن، ڕۆژنامەکە دێتە بەر دەستیان. پەنجە بە دوگمەی سێیەمدا دەنێن، ئۆتۆمبیلەکە دێت تا بۆ هەر جێیەکیان ببات کە دەیانەوێت. پەنجە بە دوگمەی چوارەمدا دەنێن، مێزێک لە بەردەمیاندا درێژ دەبێت، هەر خواردنێک کە دڵیان دەیگرێ و حەزیان لێیە سەر مێزەکە لە خۆی گرتووە. هەموو ئەمانە بە هۆی ئامێرەوە جێبەجێ دەبێت. هەروەها لە ڕابردوودا سەروەختێک کە دوو کەس دەیانویست بە شەڕ بێن، زۆرانبازیان دەکرد. ئەوەیان کە لە ڕووی جەستەییەوە بەهێز بوو، ئەو شەڕەکەی دەبردەوە. بەڵام ئەمڕۆکە مرۆڤێک کە ڕەشاشێکی پێیە، لە توانایدا هەیە هەزاران مرۆڤ بکوژێت، ئەمەیە شارستانێتی. لە ڕابردوودا کاتێک کە خەڵک لە دەرەوە کاریان دەکرد بە هیچ ڕێکخستنێکی کاتەوە پابەند نەدەبوون، کاتژمێرێک کە دەیانویست کاریان دەکرد، کاتژمێرێک کە ئارەزوویان دەکرد پشوویان دەدا. بەڵام ئەمڕۆکە هەزاران کرێکار ئەوەیان بەسەردا دەسەپێنرێت کە ئامێرەکان لە کارگەکاندا بەڕێوەبەرن و لە کانەکاندا کار بکەن و دۆخیان لە دۆخی ئاژەڵ خراپترە. ئەوان لە پێناوی ملیۆنێرەکاندا، لە پێناوی ئەوەدا کە ئەو خاوەن سەرمایە ملیۆنانە سامانەکەیان دوو هێندە لێ بکەن، ژیانی خۆیان ڕووبەڕووی توندوتیژترین مەترسی دەکەنەوە. لە ڕابردوودا خەڵکیان بە تۆقاندن و ترساندن کۆیلە دەکرد، بەڵام ئەمڕۆکە بە بریسکەی فریودەری زێڕ و ڕێگاکانی پەیداکردنی کۆیلەیان دەکەن. لە ڕۆژگاری ئەمڕۆماندا نەخۆشی گەلێک بڵاو بوونەتەوە کە مرۆڤ لە ڕابردوودا وێنای نەدەکردن. نەخۆشی گەلێک کە پێویستیان بە لەشکرێک لە پزیشکە بۆ گەڕان بە شوێن دەرمانی پێویست بۆیان و چەندین نەخۆشخانەیان بۆ چارەسەرکردن گەرەکە. ئەمەش دیسان سیمایەکە لە سیماکانی شارستانێتی. لە ڕابردوودا ناردنی نامەیەک پێویستی بە تێچوونێکی زۆر و پەیامبەرێکی تایبەت هەبوو بۆ ڕەوانە کردنی، بەڵام ئەمڕۆکە هەموو کەسێک لە توانایدا هەیە لە ڕێگای نامەگەلەوە جنێو بە هاوسێکەی بدات و ئەم کارەش تەنها پنسێکی لەسەر دەکەوێت، ڕەنگە هەر ئەو بڕە پارەیەش بەس بێت بۆ گەیاندنی سوپاس و ستایش. لە ڕابردوودا خەڵکی دوو یان سێ ژەم لە ڕۆژێکدا نانیان دەخوارد و ژەمە خواردنەکانیش لە سەوزە و ئەو نانە کە بە دەستی خۆیان دروستیان دەکرد پێکهاتبوو. بەڵام ئەمڕۆکە گەرکیانە هەموو دوو کاتژمێر جارێک خواردن بخۆن، ئیدی کاتی پێویستیان نامێنێ بۆ کردنی کارێکی دیکە. نازانم ئیدی لەوە زیاتر دەتوانم چیتر بڵێم. هەموو ئەم شتانە کە بۆم باس کردیت لە نێو زۆرێک لەو کتێبانەدا دەیانبینیت کە مۆڵەتیان پێ دراوە. هەر کەسێکیش پێچەوانەی ئەوەت پێ دەڵێت بێ ئاگایە. ئەم شارستانێتییە گرنگی بە ئاکار و ئایین نادات و ئەو کەسانەش کە هەڵگری بۆچوونەکانی ئەم شارستانێتییەن بە ئارامییەکەوە ڕایدەگەیەنن و دەڵێن، فێرکردنی ئایین کارێکە پەیوەندی بە ئێمەوە نییە. هەندێکیشیان بڕوایان وایە ئایین چیتر نییە جگە لە باوەڕێکی پووچ و وەهمی. هەندەکەی تریشیان بۆ قسەکردن دەربارەی ئاکار لە پشت ئایینەوە خۆیان دەشارنەوە. بەڵام ئەزموونەکانی ئەو بیست ساڵەی کە پیایدا تێپەڕم کرد وام لێدەکات دڵنیاییەکی تەواوم لەو بارەیەوە هەبێت ئەوەی کەوەکی ئاکار فێری خەڵکی دەکرێ زۆرێک لە ناتۆرەی ناشرین و بێ ئابڕوویی حەشاردراوە منداڵێکیش لە توانایدا هەیە تێبینی ئەوە بکات لەبەر ئەوەی لە نێو هەموو ئەو شتانەدا کە بۆم باس کردیت هیچ نیشانەیەکی بانگەشە بۆ ئارایشتکردن بەهۆی ئاکارەوە بوونی نییە، ئەو شارستانێتیەش کە تەقەلا بۆ بەرزکردنەوەی ئاستی ژیانی مادی دەکات لەو بوارەدا ناهومێدانە دووچاری شکست دەبێت. ئەم شارستانێتیە خودی بێباوەڕی خۆیەتی زاڵبوونیشی بەسەر ئەوروپایەکاندا بەجۆرێکیان لێدەکات کە لە ڕوانگەی ئێمەدا وەکی نیمچە دێوانە دەربکەون چونکە نە هێزی جەستەیان هەیە و نە خاوەنی ئازایەتیشن. لە ڕاستیدا بۆ ئەوەش هەمیشە ئالوودەی مەی دەبن تاوەکو هەندێک گەرمی و زیندوێتی لە نێو جەستەیاندا پەخش بکات. هێز و وزەکانیشیان لە گەڕان بە شوێن بەختیاری لە تەنهاییدا شەکەت دەبێت. ئەو ژنانەش کە دەبێت ژنی ماڵەوە بن، لەسەر جادە و شەقامەکان دەسووڕێنەوە یا لە نێو کارگەکاندا ماندوو دەبن و پەکیان دەکەوێ. لە تەقەلای پەیداکردنی پارەیەکی کەمدا پتر لە نیو ملیۆن ئافرەتی ئینگلیز لە بارودۆخێکدا کە مایی بەزەییە لە نێو کارگەکاندا کار دەکەن. ئەم هەلومەرجە سامناکە یەکێکە لە هۆیەکانی فراوانبوونی بەردەوامی ئەو جووڵانەوەیەی کە داوای ئەوە دەکات مافی دەنگدان بە ئافرەت بدرێت. ئەم شارستانێتییە گەیشتۆتە سنوورێک کە ئێمە چیترمان لەسەر نییە تەنها ئەوە نەبێت بە ئارامییەکەوە چاوەڕوانی ئەوەی لێ بکەین بە دەستی خۆی خۆی لەنێو بەرێت و وەکی خانوویەکی دروستکراو لە کاغەزی مقەبا لە بەردەم ئاگردا هەرەس بێنێت. بە گوێرەی باوەڕ و ئامۆژگارییەکانی موحەممەدی پێغەمبەر، شارستانیەتی لەم جۆرە شارستانیەتی شەیتانییە. باوەڕ و ئامۆژگارییە هندۆسییەکانیش بە چاخێکی ڕەش و تاریک ناوی دەبات. من ناتوانم بیرۆکەیەکی ڕاستەقینە دەربارەی ئەم شارستانیەتیە پێ بدەم، بەڵام هێندە بەسە چاودێری گەلی ئینگلیز بکەیت تاوەکو ئەو بیرۆکەیەت بە ڕۆشنی لا گەڵاڵە ببێت. دواتر ئەوەش ناچارت دەکات لە دەستی هەڵبێیت. پەڕلەمانە نوێیەکان ڕاستگۆیانەترین نیشانە و باشترین گوزارشتن لە کۆیلایەتی. گەر بە چاکی بیر لەوە بکەیتەوە هەمان بۆچوون بۆ خۆت پێک دێنیت و دەست لەسەر کۆنە کردنی ئینگلیز هەڵدەگریت چونکە دروست ئەوان شایەنی هاوسۆزین نەک سەر کۆنە کردن. ئینگلیز گەلێکی دوربینە هەر بۆیە من بڕوام وایە دەتوانن لەم خراپەیە دەرباز بن و بێنە دەرەوە ئەوان گەلێکی چالاک و ئازان و شێوازی بیرکردنەوەیان بە ئاکار پەسەندی ناتەبا نییە، بەڵکو ئەوان دڵیان باشە، هەر بۆیە من ڕێزیان لێ دەنێم، شارستانێتی نەخۆشییەک نییە چارەسەرکردنی ئەستەم بێت، بەڵام نابێت ئەوەمان لە بیر چێت کە ئەمێستا گەلی ئینگلیز لە ژێر باری شارستانێتیدا دەناڵێنێت.